بەڕێزان حەجی ماڵی خوا یەکێکە لە پێنج پایەکانی ئیسلام فەرزە لەسەر هەموو مسلمانێکی باڵغ و عاقڵ و بەتوانا توانای جەستەی و ماڵی هەبێ تا ئەڕوات حەج ئەنجام ئەدا و دێتەوە پێویستی خۆی و ماڵ و مناڵەکەی هەبێت ئەبێ بڕا حەج بکە هەڕەشەیش هەیە لەسەر ئەو کەسەی کەوا توانای حەجی هەیە و حەج ناکا ئەڵێ بە یەهودی ئەمرێ یا بە گاوری بە کامیان حەز دەکا با بەوە بمرێ مادەم توانای هەبێ و حەج بکا و حەج نەکا و لەو لایشەوە مژدە ئەدا بەو کەسەی کەوا حەج ئەکا بە پارەی حەڵاڵ و حەقی خەڵک بەلای خۆیەوە نایەڵێ، رسول اللە صلی اللە علیە وسلم ئەفەرموێ، پاک دەبێتەوە لە گوناه و تاوانەکانی وەک ئەو رۆژەی بە مناڵی هاتۆتە دنیا هیچ گوناحەکی نەبووە ئاوا پاک دەبێتەوە. حەج فەرزێکی ماڵی و جیسمیە، یەعنی ئەبێ هەم بە ماڵ تۆ ماڵ خەرج بکەی بۆی حەج بکەی، هەم ئەبێ جیسمت لە زەحمەت ئابێ بۆی حەج بکەی ماڵیشی ئەوێ و ماندووبوونی جەستەیشی ئەوێ لەگەڵ نێت و عەزمی ڕۆحە حەج لە چەند ڕۆژێکی دیاری کراوە دەکرێ ساڵ دوانزە مانگە یەک مانگی ڕەمەزانە، یانزە مانگەکەی تری ڕۆژوو تیایا فەرز نییە. حەج سێ سەد و شەست و پێنج ساڵ دوانزە مانگە، دوانزە مانگەکە ئەبێ هەموو ڕۆژێکی پێنج فەرنوێژی تیا بکەی. ئەبێ هەموو ڕۆژێکی و هەموو لەحزەیەکی شایەتومانی تیا بێنی. بەڵام بۆ حەج لەو دوانزە مانگە وەختێ دانراوە کە پێڵێن میقاتی زەمانی حەج یعنی حەج لەو مدەتا ئەکرێ لەوێەوە بیدایەتەکەی دەست پێکە لەوەیش نیایەتەکەی کۆتایی دێ دوو مانگ و سیانزە ڕۆژ تقریبن مانگی شەشەڵان مانگی زولقەعدە کە ئەمڕۆ حەوتیەتی لەگەڵ سیانزە ڕۆژی مانگی قوربان مانگی حەجدا زولحەجە ئەو ماوەیە پێڵێن میقاتی زەمانی حەج یعنی حاجیەک ناتوانێ لە مانگی ڕەمەزانە ئیحرام ببەسێ بڵێ ئیحرامە بەسم بە حەج و ئەڕۆم هەر لە ئێستاوە با لە ئیحرامە بمخێرم بگا بەڵام ئەگەر لە مانگی شەوالەوە بەستی ئەوە میقاتی زەمانیەکەی دروستە ئەوە ئەوە میقاتی مەکانی هەیە هەر کەسێکیش بچێ بۆ حەج چەند شوێنە دیاری کراوە بە دەوری مەکەی پیرۆزە نابێ ئەو سنووری شارەوانیە کە خوا بە جوبرەئیلا دیاری کردووە مەناراتی پێوترێ جوبرەیل هاتووە دیاری کردووە ئەمە یەک ئەوە دوو ئەوە سێ ئەوە چوار ئەوە پێنج بە دەوری مەکە ئەهلی مەدینە ذل جحفەیە و بۆ هەندێکی تریش بۆ ئەهلی شام قەرن المەنازلە پێنج شوێنن ئەوانیش ئەوانیش هەم میقاتی مەکانیەکەی و زمانیەکەی خوا و پێغەمەری خوا دیاریان کردوون بۆ هیچ کەسێ نییە بیان گۆڕێ حەج تەنها لە شاری مەکە ئەنجامەدرێ حەج هیچ پەیوەندی بە مەدینەوە نییە حاجیەک ئەتوانێ بڕوا لە مەکە حەجی ماڵی خوا بکە و بێتەوە نەڕا بۆ مەدینە بەڵام کە نەچوو بۆ مەدینە دوو زەرەری گەورە ئەکا زەرەرێکیان ئەوەیە مزگەوتی رسول اللە کە سێهەم مزگەوتە لەسەر زەویە حاجی دروستە پشتێنی بۆ ببەسێ و لێرەوە بڕوا بڵێ ئەڕۆم بۆ زیارەتی مسجد النبی دروستە مسجد الحرام لە مەکە دروستە مسجد الاقصی لە فەلەستین تەنیا ئەم سێ مزگەوتە هیچ مەرقەدێ هیچ مزگەوتێ هیچ شوێنێکی تر لەم کورەی ئەرزا دروست نییە عەزمی بۆ جەزم بکەوی پشتێنی بۆ بەسی بڵێی ئەڕۆم بۆ زیارەتی ئەو شوێنە نە گەیلانی نە ئیمام ڕەزا نە شاهی نەقشبەن نە فڵان و نە فیسار نە ئەسحابە نە ئەولیا نە عولەما دروست نییە ڕێوکەوتە و شارە سەری لێ بدەی قەینا ئەمە قسەی کێ ڕسول الله لا تشد الرحال إلا لثلاثة مساجد پشتێن نابەسرێ بە سەفەری تایبەت بۆ تەنها سێ مزگەوت نەبێ مسجد الحرام ومسجد هذا والمسجد الاقصى بۆیە حاجی ئەگەر نەڕوا بۆ ئەوە ئەو مەکانەتەی کە خوا و پێغەممەر دایە ناو بۆ مەسجد و نەبی کە مەکانی مەکانەتی دووەمە لە دەستی خۆی دەرەکە هەر نوێژێکی بە 500 نوێژە یەک نوێژ لە مزگەوتی رسولوڵا بکەی وەک ئەوە وایە لەم مزگەوتا پێنج سەد نوێژت کردبێ پێنج سەی ئێرە ئینجا مقابل نوێژێکی ئەوێیە ئەوە ئەوە دووهەم ئێمە کەسێک کە رەحمەتە بۆ عالەم کە خوا ناردوێتی دینی بۆ هێناوین خەریتەی دینداری و عەقڵداری و مرۆڤایەتی پێشکەش کردوین بەڵێ بە جەستە نەمانبینی، بەسەر نەمانبینی، بە زینوی نەمانبینی، ئێستا ئەزانین شوێنی لە کوێایە، قەبری موبارەکی لە کوێایە، شوێنی لە دایک بوونی لە کوێایە، کەس و کارەکەی لە کوێان، ئەسحابەکانی لە کوێان، یەعنی هەر وەکو ئەوەی کە خوا ئیجازەی داوێن بچینە مزگەوتەکەی، بە بۆنەی دروستی ڕۆشتن بۆ مزگەوتەکەی، لەوێ نەڕۆینە خزمەتی خۆی و ئەبوبەکر و عومەر و سەحابەی، بەقیع و ئەوانە سڵاوێکیان لێ بکەین ئەمە پێڵێن جەفا وشکی تەبیعەت بێوەفایی بۆیە باش وایە حاجی ئەگەر حەجی کرد سەردانی مەدینە بکە ئەی ئەگەر لە پێشەوە بردیان هەر عیبی نییە و دروستە لە پێشەوە بڕا بۆ مەدینە اینجا پێغەمەری خوا فەرموویەتی بینی قەبرەکەم و منبەرەکەم باخچەیەکە لە باخچەکانی بەهشت ئەمە حەدیسی پێغەمەری خوایە صلی الله علیه وسلم باخچەیەکی باش لەم سەرزەویا شکبەری هەوڵی بۆ بۆ نەدەی بڕۆی دوور کات نوێژی تیا بکەی ئەوە شەر خەلە لە لە فکر و لە دەماغ و لە تەبیعەتی ئەو کەسانەی کەوا بیانەوێ حەچکەن و مەدینە نەبینن و الحەمدللا حاجی ئێمە ئەگەر نەبێ بە گوناح پیاوێ هەبوو ڕەفیقی من بوو بە تەمەن بوو هەشتا و ئەوەنە ساڵ عومری بوو مامە خولەی کەوڵۆسی ئەیو کاکە مەلا باوکم بە قوربانی بێ بەخوا من پێغەمبەرم زۆر خۆشەوێت تۆخوا تاخوا عاجز مەبە ئەیو من پێغەمبەرم زۆر خۆشەوێت تاخوا ئەموو مامە خولە بۆ ئەی کورە بارم کەوتو هەزار جار وتمە یا ئەڵا ناو بەس وتمە یا ڕسوڵە لە بارەکەم ڕاست بووەوە ئەمە قسەی پیاوێکی ئاشەوانی عشایری ئەم کوردەیە یعنی بە تەبیعە دەی و تخوا عزز مەبە وازانە بە دەستی منە بەخوا من پێغەمەرم لەخوا خۆشترەوێ نا ئەبێ خوامان لە پێغەمەر خۆشتر گەرەک بێ ئەمە ئەسڵە دوای خوا ئەبێ پێغەمەرمان خۆشگەرەک بێ بەڵام من ئەڵێم بەخوا حاجی کوردی زۆربەی زۆری مەدینەی پێ خۆشترە تامەکە هەر کەسێ بچێ بۆ مەکە و مەدینە بێت ئەڵێ مامەسا سبحان اللە خەڵکی ئەم مەکە هەر تەبیعەتیان لە ئەبوو لە هەبوو ئەبوو جەهلە چێ مسلمانەکانی ئێستای دەڵێ بەڵام خەڵکی مەدینە ئەڵێ شەکرن ئەڵێ هەنگوین و ڕۆنن ئەمە بە تەجروبە ئەمە دەرکەوتووە لەبەرەوە ئێمە زۆر حەزیشمان لە مەدینەیە حاجی فەرزەکەی لێ دەرکەی حەزەکان لە مەدینە بمێنێتەوە تا لە مەکە بارێکەو خوا داویەتی ئەویش دەزانن چییە ئەوە ڕۆژێک پێغەمەری خوا صلی الله علیه وسلم لە غەزای حنین دەگەڕێتەوە غەنیمەتێکی زۆری لەو جەنگا دەسەکەوێ زۆر زۆر تەعاان قرەیش تازە مسلمان بوون تازە فەتحی مەکە کراوە بە لێشاو ئەو خەڵکە داماوە بێدەسەڵاتە هاتوون مسلمان بوون پێغەمبەری خوا کە ئەو جەنگە ئەکا ئەگەڕێتەوە غەنیمەتێکی زۆر لە حەد بەدەری دەست کەوتووە دانیشێ لە شوێنەکە بانیانەکە فڵانەکە زۆرە سەد حشتری بێنێ فیسارەکە زۆرە دوسەد مەڕی بێنێ فڵانەکە زۆرە ئەوەنەی خورما بێنێ ئەوەی بێنێ هیچ نامێنێتەوە بۆ مەدینەیەکان یەک پیاوی مەدینەیی ئەوەی پشتی پێغەمەری گرت و پێغەمەری سەرخست یەک دنک خورما کاوڕێک دەسڕێکی ناداتێ هەمووی ئەدا بە قوڕیش و مەکەیەکان و شوێنەکانی تر وەڵا لە ناو مەدینەیەکان ئەبێ بە مقۆ مقۆ سەرەکەن بەیەکاڵێ تۆزانی ئمشۆ ئەم جارە پێغەمەری خوا خزمایەتی کرد ئێمە گیانمان دانا و ماڵمان دانا و کەچی هەرچی دە قازانج ودای بەوان غەنیمە دوو ئه قسەیە قسەیە لەم لا لەولا پیاوێکیان هەبوو گەوریان بوو سعد ئەویش قسەکەی بیست تی ئەوە چێڵێن وتی ئەی تخوا ئەمە حاڵی ئەمە هەم هەموو زەحمەت و مەینەتە و هەمووی دا بەوان و ئێمەش سەیریانەکەین وەڵا ئەکسەر چوو بەلای پێغەمەری خوا نوێنەری گەل ڕئیسی عەشیرەت ئەبێ مەرد بێ و ڕازگۆ بێ تێ پێغەمەری خوا صلی الله عليه وسلم بەڵێ سعد ها وتی دەنگ و باسی هەیە بیستوتە وتی بەڵێ ئەوە چییە سعد و دەنگ و باسە چییە لە بازاڕم خۆم خۆی دروست بە لە ناو مەدینەیەکانە وتی وەڵا ئەڵێن پێغەمەری خوا ئەمڕۆ خزمانێ خزمانەی کردووە سیرکەن قائید فەرمی ئەی تۆ چی هەڵێیت قەینا خزمەکانی واڵێن ئەی تۆ تی انما انا امرء من قومی لەوێ بە درۆ نەیوت گەورەم من خزمەتکاری تۆم نا وتی منیش یەکێکم لە عەشیرەت و قەومەکەی خۆم منیش مەدینەیم هەر قسەکەی ئەوانەکەم سیرکە ئەم ئەم دەرسە پێغەممەر پێمانەڵێ و سعات پێمانەڵێ سەل الله عليه وسلم خوش لەو ڕازی بێ ئی سعات بڕۆ هەرچی خەڵکی مدینەیە ئالە و حوشا بۆم کە کۆکەرەوە بەڵام یەک غەیری مدینەی تیانەبێ مەکە و تایف و ئانی تیانەبێ هەمووی کۆکردنەوە چوو بۆ ناویان ئەهلی ئەنسار ئەم مەقالە چییە کەوتۆتە گوێم ئەم قسە چییە کردوتانە ئەمە ئەڵێن چی ئێوە ئەرێ خەڵکی مەدینە ئێوە سەر لێ شێواو نەبن من خوا نردنی هیدایەتمدان ئەرێ ئێوە داماو نەبوون من زینوم کردنەوە، فەقیر نەبوون من دەوڵەمەنم کردن، بێ پەنا نەبوون من پەنام دان. وتیان فەزڵ و منەت بۆ خوایە، بەرێوە ڵای پێغەمبەری خوا. وتی لو شئتم لقلتم لصدقتم ولا صدقتم کورە وەڵا ئەگەر گەرەکتان بێ قسەکەن ڕاستیشەکەن و منیش ئەڵێم ڕاستەکەن بۆ قسەی ڕاست ناکەن هەمیستان دووبارەی کردو وتیان فەزڵ و منەت بۆ خوا ئەی پێغەمەری خوا ئێمە سەر لێ شێواو بووین ئێمە فەقیر بووین ئێمە بێدەرەتان بووین تۆ بووی بە خێر و بەرەکەت وتی وەڵاوا نییە وەڵا من خەڵک فراندنی ئێوە دەم باوشتان بۆ کردمەوە من فەقیر بووم ئێوە دەوڵەمەندتان کردم من کە سوکارەکەم چون بە گژما ئێوە پشتیوانیتان کردم بۆ وا ناڵێن وتیان فەزڵ و منەت بۆ خوایە وتی خەڵکی مەدینە ئەم قسە چییە لە بازار ڕای بیستمەوە ئەڵێن پێغەمەری خوا خزمانێ خزمانەی کردووە خەڵکی نە ئەوە ئەوە لیکی دنیاە لیک غەنیمەتەکەی ناونا لیکی دنیا ها لیک بەدەم ئینسانایەتە خوارۆ لە ئەوە لیکی دنیاە دام بەوانەی تازە مسلمان بوون بۆی دڵیان دابمرکێ و لەسەر ئەم دینە دامەزرێن ئەوە خەڵکی مەدینە ئێوە ڕازی نابن خەڵک بڕاتۆ بۆ مەکە و تایف و شوێنەکانی تر گاو گۆتاڵ بەرێتەوە ئێوە بگەڕێنە بۆ مەدینە پێغەمەر بەرنەوە لەگەڵ خۆتانە هەمووتیان ڕەضینا بالله وبرسوله حظا ڕازی بووین خوا و پێغەمەری خوا حەزمان بێ بەرێ وڵا سەریان داخست و دەستیان کرد بە گریان ئەوەنە گریان ئەوەنە گریان ئیتر ئەڵێ هەموو ڕیش و ئەرز تەڕ بوو دەستیان کرد بە مەدینە ڕویان دەستیان گر بەگرە ڕویان نەبوو سەر بەسکەنەوە جا پێغەمەری خواسە لە ڵاری سەلم فەرمی خەڵکی نە باسی گەورەی مەدینەتان بۆەکەم لە باسی حەجە خەڵکی نە ئەگەر هیجرەت نەبوایە من پیاوێکی مەدینەی بووم خەڵکین ئەگەر هەموو خەڵکی دنیا بە شیوێکا بڕۆن مەدینەیەکان بە ڕێگەیەکا بڕۆن من لەگەڵ مەدینەیەکان ئاڕۆم اللهم ارحم الانصار وارحم ابناء الانصار وارحم ابناء ابناء الانصار خوایە ڕەحم بکە بە ئەهلی مەدینە خوایە ڕەحم بکە بە کوڕی ئەهلی مەدینە ئەنساریەکان خوایە ڕەحم بکە بە کوڕی کوڕیان خوایە چۆن مەکەت لا شیرین کردوین مەدینەمان لا شیرین تر بکە ئەو بۆیە خەڵک دڵی بۆ مەدینە جۆش ئەدا و خرۆش ئەدا و ئیسراحەت ناکاتان نەچێتە مەدینە بەڕێزان حەج عەرەفە و مزدەلیفە و مینا و تەوافی کەعبە و سەفا و مەروایە ئەو پێنج شوێنەیە هەمووی لە حدودی حەفدە کیلۆمەترایە لێرە بۆ عبابەی لێ و ئاوا بەم دەوروبەرە ئیتر هەر ئەوەنەیە لای دوورەکەی عەرەفاتە و یەیتەوە کەعبە و ئەوەنەیە ئیتر زەحمەتی تری تیا نییە حاجی پێش چوونە حەج دەبێت ئەمەی تر ئەوە باسێکی کورتی حەج بوو ئەم ڕێنمایانەمەیە بۆ حاجیەکان ئەوەی ئەمساڵ خوا بۆی کردووە ئەوانەش کەوان ناو دەنووسن بۆ ساڵێکی تر یا ساڵانی تر انشاءله لە بیریابن شتێنی بۆ بەسن یەکەم حاجی دەبێت چی بکا؟ هەموو موسڵمانێک پێویستە خاوەنی عەقیدەیەکی پاک و عیبادەتێکی دروست و مامەڵەیەکی شەرعی و ئەخلاقی محەمەدی بێ، ئەو کەسەی دەیەوێ حەج بکا دەبێ پارە و سامانی حەڵاڵ بێ. بە پارەی حەرام حەج ناکرێ حەجت کرد کە ئەڵێی لەبەیک اللهم لەبەیک ئەڵێن لا لەبەیک ولا سەعدەیک بەخێر نەیت و بەختەوەر نەبی و بە ملی شکاو بیت ئاوای پێڵێن ئەو کەسەی بە ماڵی حەرام ماڵی حەرام یعنی چی لە قمارە نە دزی کردبێ نە ئەوەی خیانەت کا لە وەزیفە ئەوەی قوتی ئەم میلەتەی خواردبێ ئەوە حەجی دروست نییە ئەوەی میراتی خوشکی لەلابێ میراتی پوری لەلابێ ئەوەی مارەی ژنەکەی بخوا نەیداتێ ئەوانە حەرام خۆرن با شەو نوێژیش بکەن ئەوانە حەرام خۆرن ئەوەی دەوام ناکاو معاش وەرەگرێ ئەوەی چەپڵەی ناحەق لێ ئەدا، ئەوەی بە بەستە بۆی ئەنێرنەوە بۆ دیواخانەکەی، ئەو حەجی دروست نییە. پارەی حەواڵ ئەبێ بە ڕەنجی شان و عەرەقی ناوچاوان پەیای کەی، حەجی پێ بکەی. ئەگەر معاش خۆری ئەبێ معاشەکەت حەڵاڵ کەی ئەگەر زیادەت هەبوو حەجی پێ بکەی دروستە کوڕەکەت لە ئەوروپا لالۆ لە مەتعەمی بەرازا لە باڕا ئیشکا پارەو بۆ بنێرێت و حەجی پێ نەکەی لالۆ گیان بە پارەی بەراز و باڕ حەج ناکرێ ناکرێ یەکەم ئەبێ ئەو پارە حەڵاڵ بێ کە ئەو کەسەی حەجی پێ ئەکا دووهەم دەبێ نیاز و نیەتی ڕەزامەندی خوا بێ کە ئەڕوا بۆ حەج خوا فەرمێ وأذن في الناس بالحج بانکە با خەڵک بێن بۆ حەج تۆش دەڵێی لەبەیک اللهم لەبەیک خوایە وا هاتم بەدەم بانگەکەتەوە، بەدەم داواکەتەوە، من عەبدێکی مسوڵمانم، ماڵت داومەتێ، لەشم ساغە، ڕێگەم لێ نەگیراوە، وا هاتم بەدەم بانگەکتەوە، خەڵک ئەمبینێ نامبینێ، ئەمناسێ نامناسێ، پێم ئەڵێن حاجی پێم ناڵێن حاجی، من هاتم بەدەم ئەمری تۆوە، ئەبێ بۆ ئەوە بڕوا. سێیەم، دەبێ تۆبەیەکی پاک و نەسوح بکا لە هەموو تاوانێک کە کردوویەتی پێش ئەوەی بڕا بۆ حەج، وە لە جوملەی تۆبەیش گێڕانەوەی حەقی خەڵکە، ئەوەی حەقی لە لاتە ماف و خواردووە قەرزاریتی بۆی بگێڕیتەوە، ئەگەر حەقی یەکێکی لە لایە توانی گەردنت ئازا بکا بەبێ لە ڕوو دامان و ترس ئەوەیش هەر دروستە. ئەگینا حەقی خەڵکت لابێ خەلەلە خەتەرە موسیبەتە وریابە ئەبێ گەرد نازایی بکەی لەو خەڵکانەی معاملەت هەیە لەگەڵیانە خزمت دراوسێت هاوسەرەکەت دایکت باوکت پورت برات مامت ئەو کەسانەی حەقیان هەیە بەسەر تۆ گەرد نازایان لێ بکە بۆی دەرمەچۆ بە دزیەوە چوارەم، دەبێ حاجی ئازاری کەس نەدات و دەست و زمانی بپارێزێ لە ئازاردانی هاوەڵ و هاوڕێکانی، بگرە دەبێت ڕۆحی یارمەتیدان زاڵ بێ بە سەریدا، بەردەوام هاوکاری ژن و نەخۆش و پیر و بێتواناکان بکا، نابێ باربی بەسەر خەڵکەوە، ئەبێ بار هەڵگری. پێنجەم دەبێ حاجی پابەند بێت بە بنەماکانی شەریعەتی ئیسلامەوە و هەنگاو بە هەنگاو بڕگەکانی حەج و عەمرە ئەنجام بدا بە خۆسەری خۆی هیچ نەکا حەزی لە شتێ بوو بیکا حەزی لە شتێ نەبوو نەیکا ئەبێ گوێ بگرێ لە مامۆستایانی شەرعزان بەپێی قاعدە و قەواعدی شەرع هەنگاوەکان ئەنجام بدا شەشەم داوا دەکەم لە براخشکە حاجیەکانم زۆرترینی کاتیان لە عیبادەت و زیکر و قورئان خوێندن و بیرکردنەوە و سەرنجدان و شارەزابوون لە حاجیانی وڵاتان و ناساندنی گەلی کوردی مسوڵمان بە حاجیانی جیهان بەسەر ببەن دوعای زۆر بکەن بۆ خۆیان و بۆ مسوڵمانان چونکە مسوڵمانان لە مەئزەق و ژێردەستەیی و زەلیلیاین حەوتەم حاجی نابێ وەک ماڵی خۆیان بیان و بگرێ و پێی لێ ڕاکێشێ ئەچیتە ژوورێ چوار پێنج حاجی تایە یەکی حەزی لە سەرما نییە یەکی حەزی لە گەرمایە یەکی حەزی لە ئەو خواردنەی دروستیەکەن چایەکە ئەبێ خەز بێ یەکی حەزی لەوەیە کاڵ بێ چێشتەکە کە دروستیەکەن یەکی حەزی لەوەیە خوێ هەبێ ئەبێ ئاگات لێ بێ مراعاتی دڵیان کە ئەوێ ماڵی خۆتان نییە ماڵی هەمووانە ئەبێ وریا بی ئەبێ ئاگاو لەو حاڵەش بێ ئاکورە و پەنجەرە بکەرۆ نابێ بڵێ و پەنجەرە بکەرۆ ئەبێ ئیجازەیان لێوەرگری بە سایقەکە بڵێ ئادەی خێرا بڕۆ نابێ پێی بڵێ چونکە ئەو خەڵکە لەوانەیە حەز نەکا خێرا بڕە ئینسان کە چووە ناو مستەمە ئەبێ بە پێی ئەو مستەمەعە هەنگاو هەڵگرێ بخوا بخەوێ ئەوانە ئەو گوڵەپانە بکوژێنەوە ئەو نایکوژێنێتەوە ئەو گوڵەپانە داگیرسێنە ئەو دای ناگیرسێنێ ئەبێ مڕعات بکەیت ئەبێ تەوافق و ئیزن وەرگرتن کارت بێ خاڵ یەشتم حاجی فیدیەی حەجی تەمەتۆ یعنی ئەو کەسانەی لێرەوە ئەڕۆن ئەمرەی ئەکەن ئیحرامەکە ئەشکێنن دوایی ماوەیەک بە جلی کوردیەوە ئەسوڕێنەوە دوایی لە ڕۆژی هەشتەما ئیحرامە بەسن و حەجەکەن ئەوە بێ حیوانە سەر ببڕن ئەو حەیوانە ناکرێ بڵێی لە هەڵەبجە کوردستان فەقیر زۆرە لێرە ئەوە ئەبێ ئیلا لە مەکە بێ ئەوە فیدیەی حەجە فەرزە ئەبێ لەوێ بێ بەڵام حاجی ئەگەر حەزی کرد قوربانی بکا وەکو یەکێک لە ئێمە لێرەیە و نەچووە بۆ حەج قوربانی سونەتە ئەتوانێ بە مناڵەکانی بڵێ وەسێتەکەم لە هەڵەبجە لە هەورامان لە شارەزوور قوربانیەکەم لە گەڕەکی خۆمان بۆ بکەن کەواتە ئاگامان لێبێ فیدیەی حەج ئەبێ لەوێ بکرێ بەڵام قوربانیەکە ئەتوانی لەوێ بیکەی ئەتوانیش لێرە بیکەی خاڵی نۆیەم حاجی دەبێ لە کاتی ئیحرامدا لە کاتێکا لە ئیحراما بوو خۆی بپارێزە لەو شتانەی ئیحرام بەتاڵ دەکەنەوە و حەجەکەی بەتاڵ دەکەنەوە حاجی کە نێتی یەنە ئەو دوو خاولەی پێچا بە خۆیەوە پیاو و ژن نێتی یەنا بە جلوبەرگی خۆیەوە ئیتر دوای نابێ نینۆکی لابا نابێ قژی لابا نابێ حاجی لەو ساتەوە دەگەڕێتەوە بۆ ماڵەوە ئەوە حەجی ئەکاو بێتەوە دەچێتە سەر دووکانەکەی ناو باخەکەی ناو فەرمانگە و دایرەکەی سەرکار و کەسابەت و کرێکاریەکەی ئەو کاتە ئەزانێ و بۆی دەرەکەوێ حەجەکەی قبول بووە یا قبول نەبووە خەوێکم بینی پێغەمەراتە خەوم و ئەمانە ناخوا کە حەجی کرد هاتی تۆ لێرە پیاو بی یعنی حەجەکە و قبوڵە دەستبڕ نەبووی درۆزن نەبووی پێنج فەرزە لە مزگەوت بی ئازاری دراوسێ و نەدا جنێ و نەدا قسە و بە ژنەکە و نەوت خائین نەبووی گەندەڵ نەبووی یعنی حەجەکە و قبوڵە ئایا گەرگەڕایتەوە یعنی ئەو قمارەت کرد پارەیەکە دۆڕان چل وەرەقەیەک دۆڕاندت لە مەکە و مەدینە و هاتیتەوە حچی بۆ نامێنێتەوە ڕێک بزانە حەجەکە و دروستە یا دروست نیە خۆتە زانی گۆڕانت بەسەرا هات تەبیعەتت گۆڕا چاک بووی خەڵگوتیان ئەشەو بیلا حەج ئەوەیە کە کاک فلان یا دادە فلان کردوێتی لەو کاتەوە ڕۆشتۆ و هاتوێتەوە کەسێکی تر خوا نەکا عەزیەتی مێرولەیە بدا ئەوەی ترەوە ئەوە دیارە حەجەکەی قبوڵە ئەوە دیارە خاڵی یانزە داواکارم حاجی خۆی بپارێزێ لە دیاری هێنان مەسرەفی درۆینە داواش دەکەم لە خزم و دراوسەکانی ئینتیزاری ئەوە نەکەن بەڕاستی عیب بە لەم زەمانە تەزبیح لە بازار ئەیکڕن لێرە ئاوی زەمزەم لێرە ئەیکڕن خورمای عجووە لێرە ئەیکڕن کەواوە لێرە ئەیکڕن بەرماڵە لە بازاڕ ڕیکڕن. داری سیواکە دوانزە مانگە لەگەڵ خورما و ئاوی زەمزەمە لە هەڵەبجە هەیە. ئیتر تۆ ئینتیزاری چی ئەکەی؟ پشتەکەوە کامێرە عەیبە عەیب. کابرا پێنج ملیۆن دیناری داوە هەر بە حکوومەت. ملیۆنێکیش لەوانەیە خەرج کا ئەمە شەش ملیۆن. تۆ ئینتیزاری ئەوەی لێ ئەکەی وەڵا ئەومە نەگەرەکە بەس جیای عیبە عیب ئینسانە بێ عیزەتی نەفسی هەبێ لەبەرەوە ئێوە خۆتان مانوو نەکەن حاجیەکان خەڵکیش دەبێ ئینتیزاری نەبێ لە حاجی کەواشتی بۆ بێنێ و ئەوانە داواکارم لە مسلمانانی کوردستان ناوی خۆتان بنووسن بۆ حەج مەڵێ ناوم دەرناچە هەر بینوسە هەر بینوسە هەموو ساڵێک کە ناویان نووسی بینوسە بە تایبەتی ئەوەی کە هەیەتی ئەوەی پارەی هەیە توانای هەیە ناو بنووسە ناو دەرچوو بڕۆ بۆ حەج ناو دەرنەچوو گوناحبار نابی لە ڕۆژی قیامەت ئاڵی خوا حکومەتێ هەبوو ڕێگری کردبوو لەوەی کەوا من بچم بۆ حەج ئەویش لەبەر یاسا و ڕێسایەک بوو قانونەکە ئەوەنەی دانابوو هەرێمی کوردستان ئەبێ 3500 حاجی بڕە لەوە زیاتر نابێ منیش ناوم نووسی ناوم دەرنەچوو ئیتر ئەگەر لە تیر و پشکەکە ئەوان خیانەتیان کرد ئەوان گوناعبار نیان کرد تۆ گوناعبار نیت لە ڕۆژی قیامەتا بمری و حەج نەکەی مادەم هەموو ساڵێ ناو بنووسی یعنی ئەو ساڵانەی ناوەنووسن ئیتر تۆ ئیشت بۆ قیامەت باشە داواکەم لە حکومەتیش لە ئەوقاف کەوا پارەی حەج کەم بکەنەوە هەموو ساڵە شتێکی ئەخەنە سەر گوناحە جەریمەیە خەڵگە ڕوا بۆ سویسرا بۆ سوید بۆ لوبناان بۆ ڕابواردن بیکەن بە خاتری خوا ڕێگە مەگرن لە ماڵی خوا ڕێگە مەگرن لە دینی خوا ڕێگەی لێ بگرن خوا بینەقاقەتان دەریە نێوەتان خنکێنێ خوا ترۆتانەکە ڕێگە بگرن لە شیعاری خوا کە حەجی ماڵی خوایە ئاسانی کەن گرانی مەکەن کۆس بلابەن کۆس دروست مەکەن خوا لە گوناهی من وێوەش خۆش بێت خوا عقیبەتمان خێرکە خوا ئیسلاحی حاڵمان بکە خوا سەرکەوت و سەرفەرازمان بکە خوایە دەری خێرمان لێ بکەیتەوە خوایە بە مسلمانی بمان ژێنی بە مسلمانی بمان درێنی خوایە لە هەرچی نەخۆشی و دەرد و دا هەیە بمان پارێزی و ڕزگارمان کەی خوایە شیفای نەخۆشەکانمان بدەیت خوایە شیفامان بدەی و شیفای نەخۆشەکانمان بدەیت خوای ئیسلاحی حاڵی زیینەکانمان بکەیت خوایە ئیسڵاحی حاڵی خەڵکی عێراق بکەی خوایە ئیسڵاحی حاڵی خەڵکی کوردستان بکەی خوایە کاربەدەستی باشت دامەزراو بکەی کاربەدەستی خراو تەخت و تاراجی لە یەک بدەی خوایە بە ناوی پیرۆز داوت لە یەکەم لێمان خۆشببی ڕەحمان پێ بکەی یە قسم با بیکەم دوای دوعاکان خەڵکینە تورکیا انتخاباتی کرد ئیتر بەعزێ کەس مۆرمان لێ نەدەن بڵێن ئەمە دیعایە بۆ ئەردۆغان و تورکیاکا و دژی کورد و ڕۆژ ئاڤا و شەڕڤانەکانە ئەم قسە قۆڕانە نەچێ بە گوێتانە لە تورکیا انتخابات کرا نەتیجەکەی دەرچوو سەرۆک و حکوومەت تشکیل کرا پەرلەمان تشکیل کرا نظام لە لە ڕیاسیەوە لە کۆماریەوە چی لە پەرلەمانی و گۆڕا بۆ ڕیاسی تەواو بوو ئێمە انتخاباتمان کردووە سفر هیچ بەدەست هێشتا هیچی دیار نییە ئەوان لە بەسرەوە تەقەی تێکەوتووە خوا ڕەحم بکات بە تەوێڵە و پێنجوێنیش هاتووە و ئەی سووتێن و شەڕە و ئاو نییە و کارەبا نییە و نان نییە و بەنزین نییە و ئەمە پێڵێ چی ئەوێ حکوومەتی دەستوریە ئێران ئەوروپا، ئەڵمانیا، بەریتانیا، ئەمریکا، ئیسرائیل، تورکیا، ئەمانە پێیان ئەڵێن حکوومەتی دەستووری، بە پێی یاسا و دەستوور کار ئەکەن. ئێرە پێی ئەڵێن حکوومەتی حیزبی، مەزهەبی، تائیفی، من من و تۆ تۆیی، بۆیە حاڵمان ئاوایە. هەر بە ڕێزێ قنجە بێتەوە، هەر بێ ڕێزێ، هەر بێ ڕێزێ قنجە بێتەوە، ئەتوانێ خەریتەی ئەم کوردستان و عێراقە بگۆڕێ.